تراکی حوتم مەبەستێ لەوەیە لەگەڵ لە دایکبوونی هەر منداڵێکدا جیهان بە شێوەیەکی نوێ وەک شتێکی تازە دەبێ بۆ ئەو منداڵە سەرێکی بۆ لەقات بەڕاست زۆر بە ئاسانیش دەتوانین بڵێ جیهان دێتە ناو منداڵەکەوە لە دایک بوون وەک ئەوە وایە هەموو جیهان بە دیاری وەربگریت بە هەموو شتێکەوە بە خۆری ڕۆژەکان و بە مانگی شەوان و بە ئەستێرەکانی ناو ئاسمانی شینیشەوە بە دەریایەکەوە کە ئاوەکەی بەلێشا و بەرەو کەنار دەریا دەڕوا بە دارستانە چڕەکانەوە کە خۆشیان پێی بەنهێنیەکانی خۆیان نابن بە ئاژەڵە قەشەنگەکانەوە کە بەسەر زەویدا هەڵبەزودا بەس دەکەن چونکە جیهان قەت پیر نابێ و سەری سپی بە خۆیەوە نابینێ ئێوە پیر دەبن و سەران سپی دەبێ هەتاوەکو ئەو کاتی منداڵ لە دایک بێ جیهان هەر ڕێک وەک ڕۆژی حوتەمینی خەڵقکردن نوێیە ڕێک وەک ئەو ڕۆژەیە کە خوددا لە خەڵق ببووە و پشووی تێدادا سیسیلیا بە دەمێکی نیوەدا بچڕاوەوە پاڵکەوت ئارێڵی فریشتەش لەسەر قسەکانی بەردەوام بوو خۆ ئەو کاتە تەنها ئادەم و حەوا نەهاتنە ژیانەوە بەڵکو کەمێک لە توش لەو کاتەدا خوڵقێنرا لە ناکاوێکدا ڕۆژێک لە ڕۆژان نۆبەی تۆ هات کە ئیشەکانی خالق ببینی خدا هەر زۆر بە ئاسانی توی خوڵقاند و تۆش بە شێوەیەکی پڕ لە ژیان خۆتت لە ئاسماندا بینیەوە هێندە شت بینی کە هەموو شتێک لە ڕادە بەدەر باشە سیسیلیا پێکەنین گرتی و پرسی بەڕاستی ئێوە هەمیشە لێرەدا بوون فریشتەکە زۆر بە جددی سەری بۆ لەقات بەڵێ لێرەشدا بووین و لەوێشدا بووین بەڵام ئێمە لەوە تێهین پەرۆشی زانینی هەموو ئەو شتانین کە پەیوەندی بە مەخلوقەوە هەیە بێگومان هەر دەبێ واش بێ چونکە ئێمە هەموو شتێک لە دەرەوە ڕادەبینین لە نێو ئەو شتانی کە خەڵق کراون تەنها منداڵان وەک ئێمە پەرۆشی زانینن بەڵام ئەوانیش بە شێوەیەک لە شێوەکان لە دەرەوە هاتوون سیسیلیا لەو کاتەوەی نەخۆش کەوتبوو زۆر شار شتێکی لەو بابەتی بە خەیاڵدا دەهات گەورەکان هەمیشە تێر تێر بیر دەکەنەوە ئەجا بڕیار دەدان شتێکی هەزەلی بکەن هەمیشە هیچ شتێکی ئاوهاش درک پێ ناکەن کە بە تەواوەتی سەرسامیان بکە هەرچی یەک ڕووبدا هەر دەڵێن ئاساییە سیسیلیا دواتر سیسیلیاوتی خۆ خوددا کەمێکیش گەورەکانی هەر خۆش دەوێ بێگومان هەرچەندە هەموو گەورەکان لە دوای گوناحە گەورەکەوە کەمێک پوکاونەتەوە پوکاونەتەوە گەورەکان سەرتاپای جیهانیان کردوتە خوێک و هیچی تر بەڵام بەلای ئێمەی فریشتەی ئاسمانەوە بەو شێوەیە نییە هەرچەندە لە سەرەتای بوونیشەوە بوونمان هەیە ئێمە ئێستاکەش سەرمان لەو شتانە سوڕماوە کە خوددا ئافەراندونی بەڕاست خوددا خۆشی هەتا بڵێ سەرسام بووە هەر لەبەر ئەوەشە کە زیاتر دڵی بە منداڵان خۆشە و کەمترێک دڵی بە گەورەکان دەکرێتەوە کە بە جیهان ڕاهاتوون و خویان پێوە گرتووە سیسیلیا هەربیری دەکردەوە و هەربیری دەکردەوە هەستی دەکرد سەری دەدرەوشێتەوە لەو کاتەوەی نەخۆش کەوتبوو چەند جارێک مێشکی خۆی وەک شارێکی یاری پڕ لە فیکری زۆرزانانە دەبینی تەنها جیاوازیشی لەگەڵ شاری یاری ئاساییدا ئەوە بوو کە پێویستی بە کڕینی بلیت نەبوو بۆ ئەوەی خلیسکێنەکانی تاقی بکاتەوە ئارێڵ وەگرۆڵکردنەوەی گوتی زۆرینەی گەورەکان هێندە خویان بە جیهانەوە گرتووە کە هەموو ئافەریدەکان بە شتێکی ئاسایی دەبینن کەمێک مای پێکەنینە کە بیر لەوە بکەینەوە چونکە ئەوان تەنها بۆ ماوەیەکی کەم سەردانی ئێرە دەکەن وایە منیش وای دەبینم ئێمە باسی جیهان دەکەین سیسیلیا مەگەر جیهان شتێکی سەرسوڕهێنەر نەبێ ڕەنگەوا باشتر بێ ئاسمان زوو زوو ئاگاداریەک لە ڕۆژنامە گەورەکاندا بڵاوکاتەوە بنووسێ ئاگاداریەکی گرنگ بۆ هەموو دانیشتوانی سەر زەوی بەڕاستی جیهان تەنها دەنگۆیەک نییە جیهان ئێستاکە بوونی هەیە باسەکانی ئارێڵی فریشتە سیسیلیای گەشت کردبوو هەروەها بینینی پێپەتیەکانیشی کەمێک گێژی کردبوو چونکە بەردەوام دەیلەراندەوە و لە قەفرتێ بوو وتی باشە چاکترێت نەدەبوو گەر خوددا ئەو مارە قێزەونەی لە بەهش دەربکردایە ئەو کاتە ئادەم و حەوە بۆ خۆیان بۆ هەتا هەتایە لەو باخچە مەزنەدا یاری چاوشارکێیان دەکرد ئارێڵی فریشتا سەرێکی بۆ لارکردەوە وتی ڕاستی هێندە ئاسان نەبوو ئێوە لە لەش و خوێن دروست بوون و ناتوانن وەک فریشتەکانی ئاسمان هەتا هەتایە بمێنەوە بەڵام خوددا دڵی نەدەهات کە مردنی منداڵ بەشێک بێ لە دەستورنامەی ئافراندن لەبەر ئەوە هەرچۆنێ بێ وا باشتر بوو کە ڕێگەیان پێ بدا لە پێشدا گەورە ببن بۆچی چونکە ماڵ ئاوایی لە جیهان ئەو کاتە ئاسانترێک دەبێ کە پێنج شەش منداڵی منداڵەکانت هەبێ ئیدی لەو تەمەنەدا شەکەت و گێژ بوویت و ڕۆژگاریش بە تەواوەتی بڕستی لێ بڕیویت سیسیلیا هێندە زۆر سەرسامی ئەو قسانەی دواجاری فریشتەکە نەبوو بۆیە وەک بەرپەر جدانەوەیەکی قسەکانی وتی بەڵام هەندێ جار منداڵانیش دەمرن باشە ئەوە دڵڕقی نییە ئارێڵ دەم و دەست وەڵامی نەدایەوە لەبەر ئەوە سیسیلیا درێژەی بە قسەکانی دا تۆ بە تەواوەتی دڵنیای کە ئادەم و حەوا منداڵ بوون بەڵێ هەر زۆر دڵنیام لەوە تۆ قەت خەیاڵت بۆ ئەوە نەچووە کە منداڵ لە هەموو کەسێکی تر زیاترێک لە فریشتەکانی ئاسمان دەچێ یا تۆ هەرگیز فریشتەیەکی سەرسپیت بینیوە پشتی چەما بێتەوە و پێستی دەم و چاوی چرچ و لۆج بوو بێ شتێک لەو پرسیارەدا وای لە سیسیلیا کرد بەرەنگاری بێتەوە من پێم وانە نەنکم ناشرین بێ هەرچەندە بە تەمەنیشە ئارێل لە دوایەوە وتیەوە تۆ دەڵی کە نەنکم ناشرین بێ ئێکوا ئێمە وامان گوت بە هەر حاڵ لە ناو لەشە بە تەمەنەکەیدا حەوایەکی پچکۆلەی تێدایە کە کاتی خۆی هەر زۆر نوێ بووە لە جیهاندا دەشیشی شتێکە کە لەگەڵ تێپەڕبوونی ساڵەکاندا لە دەرەوە گەشەی کردووە سیسیلیا هەناسەیەکی قوڵی هەڵکێشا ئەگەر ڕێگەم پێ بترێ ڕای خۆم بڵێم ئەوا پێم خۆشە بڵێم سەرتاپەی دەستورنامەی ئافراندن هەتا بڵێ شتێکی بێمانایە بۆ من نامەوێ گەورە ببم بەلایانی کەمەوە نامەوێ قەت بمرم قەت دەموچاوی فریشتەکە تاریک بووتی هەوڵ بدە پەیوەندیت لەگەڵ ئەو منداڵە پچکۆلی ناوەوە دانەپچڕێنی نەنکت هێشتا ئەو پەیوەندی هەرماوە بەڕاست تەنها بۆ ئەوەی تۆ بخاتە پێکەنین دێت و دەمامکێکی قەرەقۆزەکان لەسەر دەکات وانە ئەو کاتەش تۆ لێرە بوویت بەڵێ چرکەی دوای ئەوە فریشتەکە لەسەر زەویەکە وەستا بوو سیسیلیا نەی بینی کە لە مێزی نووسینەکەەوە بێتە خوارەوە هەر هێندەی زانی لە ناکاوێکدا لە بەردەم کتێبخانەکەدا وەستاوە و لە کریستاڵەکان و بەردە دەگمەنەکانی وردەبێتەوە فریشتەکە بە لە شولار کەمێک لە لاس بچکۆلەتر بوو هەروە پشتی لی بووتی کۆمەڵێک بەردی قەشەنگت کۆ کردوتەوە ئینجا ڕووی تێکردووتی قەت بیرت لەوە کردوتەوە کە هەموو یەکێک لەو بەردانە بەشێکی پچکۆلەی زەویە چەندەها جار بیرم لەوە کردوتەوە من بەردە هەرە جوانەکان کۆ دەکەمەوە بەڵام وابزانم بیرت لەوە نەکردوتەوە کە تۆش کەمێکی زەویت داماڵیوە سیسیلیا تاچڵەکی بۆ تو هەروە بێخەیاڵ بەسەر شتە خوڵقێنراوەکاندا دیت و دەڕۆی ئەوەش لەوە زیاترێکە کە بەردێک بەرگەی بگرێ تەنها لەوێدا سیسیلیا دەموچاوی فریشتەکەی بەڕوونی بینی زۆر لە دەموچاوی مرۆڤی ئاسایی سافتر و پاکتر بوو کەمێکیش ڕەمپەڕیوتر بوو سیسیلیا هێواش هێواش چاوی لەسەر سەرە کەچەڵەکەی ڕادەهات لەوێدا هێندەشی بۆ دەرکەوت کە بڕژانگ و پێڵووی چاویشی نییە بەرەو ڕووی هات و لەسەر کورسیەکەی تەنی جێگاکەیەوە دانیشت هەنگاوەکانی هێندە نەرم بوون هەر دەدوت قاچی بەر زەوی ناکەوێ هەر لەوە دەچوو بە ناو ژوورەکەدا بخلیسکێ دوو چاوە شین و سەوز باوەکانی هەر وەک دوو مرواری بە نرخ دەدرەوشانەوە کە پێش دەکەنی بۆی دانەکانی بە چەشنی مەڕمەڕی سپی دەبریسکانەوە لەو کاتانەدا کە پێکەوە قسەیان دەکرد سیسیلیا چەند جارێک هەر سێری کە لە کەچەڵەکەی دەکرد دواتر سیسیلیاوتی ئاساییە بەلاتەوە ئەگەر پرسیارێکت دەربارەی قژت لێ بکەم فریشتەکە پێکەنی وتی ئاساییە فەرم و بپرسە دواتریش گەر پێت خۆش بێ باسی قژی تۆش دەکەین سیسیلیا سەیری لێفەکەی دەکرد و کەوتە قسەکردن من وام دەزانی فریشتەکان قژێکی درێژی کاڵیان پێوێ ئەوە لەبەر ئەوەیە کە تۆ هەموو شتێک لە ڕووی ئاوێنەیە کۆ دەبینی بەو شێوەیەش هەرچۆنێک بڕوانی هەر خۆت دەبینی سیسیلیا وەڵامەکەی هێندە بەدڵ نەبوو ئەتوانی ڕاستە و ڕاست پێم بڵێ ئێوە بۆ قش بەسەرتانەوە نییە؟ پریشتەکە لە وەڵام داوتی پێست و مو خزمایەتیەکیان لەگەڵ فەروی ئاژەڵاندا هەیە و نە لە دوور و نە لە نزیک هیچ پەیوەندیەکیان بە فریشتەکانەوە نییە بەڕاست هەروەک ئەوە وایە کە بڵێ ئێوەدانتان دەشۆن یا هەردوو هەفتە جارێک نینۆکتان دەکەن هەروەک ئەوە وایە کە بڵێ ئێوە دانتان دەشۆن یان هەردوو هەفتە جارێک نینۆکتان دەکەن وابزانم هیچ یەکێک لەوانە ناکەن وایە سەری بۆ ڕاوەشان بە هەر حاڵ بەهۆی ئەو شتانەوە نییە کە من و تۆ لە یەک دەچین ئەی بەهۆی چیەوەیە بەرەو لای سیسیلیا سەری لارکردەوە وتی فریشتە و مرۆڤ خاوەنی ڕۆحێکن کە خوددا خوڵقاندوێتی بەڵام ئێوە لەشێکتان هەیە کە ژیانی تایبەتی خۆی دەژی ئێوە هەر ڕێک وەک ڕۆک و گیان لەبەر گەورە دەبن و گەشە دەکەن سیسیلیا هەناسەیەکی هەڵکێشاوتی ئەوەش سەختە من حەزم لەوە نییە بە شێوەیە بیرکەمەوە کە گیان لەبەرێکم ئارێل هەر وەک ئەوەی گوێی لە قسەکانی سیسیلیان هەبوو بێ درێژەی بە قسەکانی خۆیدا هەموو ڕوەک و گیان لە بەرەکان ژیانی خۆیان لە تۆوێکەوە یا لە خانەیەکی بچکۆلۆ دەست پێ ئەەکەن لە سەرەتادا هێندە لەیەک دەچن کە مەحاڵە جیاوازی نێوانیان ببینرێ بەڵام پاشان هێدی هێدی ئەو تۆ بچکۆلانانە خۆیان دەکەنە و دەبنە شتێکی تر هەر لە دەوەنی تۆدڕک و گوڵەوە هەر لە دەوەنی توتڕک و گوڵەوە تاکو مرۆڤ و زەرافە بەو شێوەیەیە تۆ دەزانی چەند ڕۆژێک ڕادەبورێت ئەو جا جیاوازی نێوان کۆرپەلەی زەرافەیەک و مرۆڤێ دەرئەکەوێ سەرێکی بۆ لەقاند وابزانم لە ماوەی چەند هەفتەی ڕابردوودا جگە لە خوێنەوەی گۆڤارە زانستەکان هیچی ترم نەکردووە لەگەڵ ئەوەشدا هیچ دوو مرۆڤێک بە تەواوەتی لە یەک ناچن تەنانەت هیچ دوو بەرازێکیش پڕاوپڕ وەک یەک نین لە هەموو دنیادا دوو چڵەگیای وەکو یەک نابینی سیسیلیا دیارەکی باوکی بیرکەوتەوە کە کاتی خۆی چەند ساڵێک لەوە بەر پێشکەشی کردبوو کیسەیەکی پڕ لە هەڵماتی کاغەزینی یابانی بوو هێندە پچکۆلە بوون کە هیچ جیاوازیەکیان نەبوو بەڵام کە دەتخستنە ناو ئاوەوە هەڵدە ئاوسان و چەندەها شێوە و ڕەنگی جیاوازیان تێدا دەردەکەوت هیچ دوودانەیەکیان لە یەک نەدەچوون دیسانەوە سیسیلیا وتیەوە من وتم حەزم لەوە نییە بەو شێوەیە بیر بکەمەوە کە گیان لەبەرێکم ئارێڵ زۆر بە هێواشی دەستێکی خستە سەر لێفەکەی سیسیلیا و ئەویش بە ئاستەم هەستی بە شتێک دەکرد کە لەسەر قاچی بێ سیسیلیا تۆ گیان لەبەرێکیت و خاوەنی ڕۆحی فریشتەیەکیت بەو شێوەیەش لە هەردوو بەشەکە دوەرگرتووە بەلاتەوە خۆش نییە نازانم لە ڕاستیدا هەموو کارە هوەریەکە لە خودی ئەو تێک هەڵکێشانەدایە تۆ لە کاتی ئاگایی تەواودا کتومت وەک فریشتەکانی ئاسمانی ئێوارەت باش پیاوە گەنجەکە من ناوم سیسیلیا سکۆت بووە ڕێگە دەدەن سەمایەکتان لەگەڵدا بکەم ئارێڵی فریشتە دەستێکی بادا و لە ڕادە بە دەرخۆی چەماندەوە هەر لەوە دەچوو کە تازە لە قوتابخانەی سەماوە هات بێتەوە ئەجا بەردەوامی بە قسەکانی داوتی بەڵام ئەو لەشی کە تۆتی دادەژی لە گۆشت و خوێن پێگاتووە هەر ڕێک وەک لەشی مانگا حشتر هەر لەبەر ئەوەشە کەموو لەسەر لەشی دۆ سەر دەردێنێ بێگومان هەرە زۆرینەی لە سەرتدایە بەڵام لە شوێنی تری لەشیشت داگەشە ئەکەن هەرچەندە تەنها وەک سەرەتایەک بەکەمی دەردەکەون دواتریش بەرەبەرە لەگەڵ تێپەڕبوونی کاتدا خێراتر و خێراتر دەبن سیسیلیا بە گوڕتر و بە گوڕتر دەبن سروشت هەر وەک توێژاڵێک بە دەوری ئەو منداڵەدا گەشەکە کە کاتی خۆی لەدایک بووە بەردەوامیش ئەو توێژاڵە ئەستورتر و ئەستورتر دەبێ لەو چرکەیەدا کە خالق دەستان لێ بەردەدات و لەدایک دەبن لەشتان هەر وەک فریشتەکانی ئاسمان پاک و سافە بەڵام تەنها وەک ڕووکەش چونکە گوناحە گەورەکە هەر لە کاتی لەدایک بوونەوە دەست بەکارە لەناو لەشتاندا گۆشت و خوێنی تێدایە و دواتر دەبێتەوەی ئەوەی کە نەتوانن بۆ هەتا هەتایە بژین سیسیلیا گازی لە لێوی تەگرت پێی خۆش نەبوو باسی ئەو جۆرە شتانە بکەن کە پەیوەندی بەلەشەوە هەیە ڕقیشی لەوە بوو کە خەریب و گەورە دەبوو لاس هەتا دوو ساڵی پڕ نەکردەوە یەک تاڵقش بەسەریەوە نەبوو دەزانم پێویست ناکە باسی ئەوم بۆ بکەی کەواتە لەوانەیە ئەوەش بزانی کە من لە خەستەخانە دەرمانیاندا مێ و دواتر قژمی هەڵوەران سەری بۆ لەقاند بەو شێوەیەش من و تۆ زیاترێک لە یەکتری دەچین لە ڕاستیدا دەبواە کە ڕەتێکی تریش هەمان ئەو دەرمانانم بخواردایە بەڵام دواتر ڕامان گۆڕی ئەوەش دەزانم نەنکم قەنەعەتی بە هەموان کرد بە دکتۆرەکانیش نەنکم هەر ئەوەندەی دەستی بە بابەتێک کرد ئیترواز ناهێنێت و بەردەوام دەبێ لەسەری دواتر شتەکانمان کۆ کردەوە و هاتینەوە ماڵەوە بەڵام کریستینا هەموو هەفتەیەک چەند جارێک دێتە لام ئەو سستەرە و هەموو ئەوانەش دەزانم سیسیلیا سەری هەڵبڕی و تەماشایەکی سەقفی ژوورەکەی کرد بۆ ماوەیەک هەر بە پاڵکەوتنەوە بیری لە هەموو ئەو شتانە کردەوە کە لە چەند مانگی پێشوودا ڕویاندا پاش نەختێک دیسانەوە ئاوری لە ئارێڵدایەوە تۆ بە تەواوەتی لەوە دڵنیای کە فریشتێکی ڕاستەقینەی من وتم فریشتەکان درۆ ناکەن بەڵام ئەگەر درۆ بکەیت کەواتە فریشتەنی ئێخۆڕی تێدەچی کە درۆ بکەی ئارێڵ هەناسەیەکی قوڵی هەڵکێشا ئاه چەندە گومانەکانتان بە شێوەیەکی ئالۆز لە ناقتاندا ڕەگیدا کوتیوە سیسیلیا لە ناکاودا هەستی کرد مچوڕکەیەکی ساردی بەلەشدا هات بڵی لەبەر ئەوە بوو بێ کە گومانی هەبوو سیسیلاوتی دەکرێت پرسیارێکی بێماناتان لێ بکەم هەرگیز پرسیارکردن بێمانە نییە سیسیلیا یەکسەر چۆ ناو بابەتەکەوە تۆ کچی دیان کۆر ئارێڵ قاقایەکی لێدا دەنگی پێکەنینەکەی دەنگی ئەو بتڵی بیرخستەوە کە کەڕەتێکیان ئاوی تێکردبوو تەپڵی پێلێ دەدا پێکەنینەکەی زۆر بەلاوە خۆش بوو لەبەر ئەوە دیسانەوە پرسیەوە تۆ کچیت یان کوڕ لەوە دەچوو بە تەواوەتی سیسیلا بخوێنێتەوە چونکە بەر لەوەی وەڵامی بداتەوە کەمێکی تریش پێکەنی بگرە زۆر تۆنتر پێکەنی پرسیارەکەت هەر زۆر دنیایی بوو سیسیلیا هەستی کرد قەدری لێکراوە ئێ ئەو خۆی نەیگوت هیچ پرسیارە بێمانانیە پاشان ئارێڵوتی ئەو جۆرە جیاوازیە سیر و سەمەرانە لە ئاسماندا بوونیان نییە بەڵام دەتوانیت بە کوڕم دابنی بەو شێوەیەش من و تۆ هەردوو ڕەگەزەکە پێک دەهێنین ئەی باشە بۆ لێرەدا ئەو جۆرە جیاوازیە سیر و سەمەرانە هەیە ئێ لەوە و پێش باسی ئەوەمان کرد بۆ ئەوەی منداڵی نوێ لە دایک ببن دەبێت و ڕەگەزمان هەبێ تۆ خۆشت ئەوە دەزانی سیسیلیا لە ڕاستیدا باسکردنی ئەو بابەتە بەلای فریشتەیەک و هێندە خۆش نییە ببوورە هەر زۆر ئاساییە بێگومان خدا هیچ جیاوازیەکی لە نێوان کوڕ و کچدا دروست نەدەکرد ئەگەر مەبەستەکە لەوەدا نەبوایە کە گەورە ببن و ببنە پیا و ژن و پاشان منداڵ بخەنەوە وابزانم ڕێک لەو کاتەدا کە ئەوەی کردوە هیچ ڕێگە چارەیەکی تری لە بەردەستدا نەبوو و ناچار بووە هەر بەو جۆرە بیکە باشە تۆ خۆت دەتوانی لەو بارەیەوە پێشنیاری شتێکی تر بکەی نازانم لەوێدا فریشتەکە زۆر بە گوڕ قسەی دەکرد بێگومان ئەگەر لە ڕێگەی گۆپکەکردنەوە بەهاتنایەتە بوونەوە ئەو کاتە ژەر دەتپرسی باشە بۆ بەو شێوەی هاتوینەتە بوونەوە بەڵام بە هەر شێوێک بواە پێدەچوو ئێستاکە هەموو شتێک جیاواز بووە بۆ نمونە دەکرا لەبری ئەوەی لەسەر زەوی بژین لە ژێر زەوی بژیا باینە بێگومان ئەگەر هەر و مەرجی گونجاو هەبووە ئەو کاتە بە ئاسانی دەکرا شار و کێڵگە لە ژێر زەویدا بنیات بنرایە و ئەگەر هەل و مەرجەکانیش گونجاو نەبوونایە ئەو کاتە دەکرا بە شێوەیەک لە شێوەکان گونجاوی بکەن ئاشکرایە خوڵقاندنی جیهانێک هوەرێکی بەرزە بەڵام لە هەموو بارێکدا